دوای ئەوەی بە بڕیارێکی حکومەت ژمارەیەک لە کتێبە ئایینییەکانی چەند زانایەکی ئیسلامی لە بازاڕەکانی هەرێمی کوردستاندا قەدەغە کرا و بڕیاری کۆکردنەوەی درا تا کەس نەیخوێنێتەوە، بڕیارەکە کاردانەوەی بەدوای خۆیدا هێنا و ژمارەیەک لە مامۆستایانی ئایینی لەگەڵ بڕیارەکەدان و بە بڕیارێکی گرنگی ناو دەبەن و بەشێکی تریشیان دژی بڕیارەکە وەستاونەتەوە، ژمارەیەک لە مامۆستایانی ئایینی و شێخانی تەریقەتی نەقشبەندی و قادریش دەڵێن پێویست بوو زووتر حکومەت ئەو کتێبە ئایینیانەی قەدەغە بکردایە چونکە بیری توندڕەوی بڵاو دەکەنەوە، بەو بۆنەیەشەوە بڕیاریان داوە ڕۆژی هەینی سەرجەم ئەو کتێبە ئایینیانە لەبەردەم مزگەوتەکاندا بسووتێنن. خاوەنی ئەو کتێبانە نەک ئیسا زەمانی قەدیمیش مەزهەبەکان و پیاوە گەورەکانی ئیسلام مەنعی ئەوانەیان کردوە لە فتوادان و لە قسەی غەڵەت کردنیان هەر لە قەدیمەوە بووەو مامۆستایانی ئاینی هەموو شارەزان خوای تەعالا یارمەتیمان با ڕۆژی جومعە عەسرەکەی ئەو کتێبانە هەموو ئاگر پیوە دێم داواکەم لە مسوڵمان هەموویان با ئاگابن و بزانن کەوا ئێمە ئاری تەسەوف ئەونە پێمان خۆشە حوکمەت بن ئینقەدەی غەگەمە ئاگری پیوە نێین. پێچەوانەی ڕای سۆفیەکان، سەلەفیەکان دژی بڕیارەکەی حکومەتن و پێیان وایە گەر ئەو کتێبانە نەبوایە بیری توندڕەوی لە هەرێمی کوردستان گەشەی دەکرد، دەشڵێن بڕیارەکە لە هەرێمی کوردستان جێبەجێ ناکرێت. بڕیارێکی نەشیاو و ناڕەوایە و ئەو کەسەش کە ئەو بڕیارەی داوە حەقیقەتەن خۆی نازانێ ئەم زانایانە کێن و ناشزانێ ناوەڕۆکی کتێبەکانیان چییە. چونکە بە سەراحەت دەیڵێم کە کتێبی ئەو زانا سەلەفیانە نەبوایە ئێستا هەرچی سەلەفی هەموو جیهان هەیە هەمووی داعش دەبوو. ئێمەی سەلەفی لەسەر کتابی ئەو زانایانە پەروەردە کراوین، تێدەگەین کە نابێ فیتنە و ئاژاوەگێڕی دروست بکرێت. قەدەغەکردنی بەشێک لە کتێبە ئایینیەکان لە کاتێکدایە هیچ کام لەو کتێبانە مۆڵەت و ژمارەی سپاردنیان لەلایەن حکومەتی هەرێمەوە پێ نەدراوە، بەوتەی بەرپرسانی وەزارەتی ڕۆشنبیری لە دەرەوەی هەرێم هاوردەی هەرێمی کوردستان کراون. لەمەو دوا کتێب فرۆشەکان مافی فرۆشتنیان نییە، بەڵام نازانرێت ئەو لیژنەیەی کە بۆ چاودێری کردنی ئەو کتێبانە دانراون دەتوانن لە ناو مزگەوتەکانیشدا قەدەغەی بکەن یان تەنها لە کتێبخانە و سەر شەقامەکان ڕێگری لە فرۆشتنیان دەکەن. بابانەنۆر ئێن ئاڕتی، سلێمانی.